بەڵێ لەوە زیاتریش دەکەین و توانامان هەیە کە نەخشە وردەکانی سەر پەنجەکانی بەدی بهێنینەوە. بل یرید الانسان لیفجر امامه. نەخێر با گومانی وا نەبات بەڵکو ئادەمیزاد دەیەوێت گوناه و تاوان بکاتە پیشەی خۆی بە درێژایی ژیانی یاخود دەیەوێت قیامەت لەبەردەمیدا بەرپا ببێت ئینجا باوەڕی پێ بهێنێت. یسئەل ئەییانە یەوم القیامە بێباکانە دەپرسێت کوا کەی ڕۆژی قیامەت بەرپا دەبێت بە خەیاڵی خۆی زۆر بە دووری دەزانێت. فإذا برق البصر وخسف القمر وجمع الشمس والقمر کاتێک دێت چاو ئەبڵەق دەبێت، مانگیش دەگیرێت و تاریک دەبێت، ئەویش هەڵدەوەشێت، یاسای بوونەوەر تێکدەچێت و خۆر و مانگ کۆدەکرێنەوە و دەدرێن بە یەکدا. یقول الانسان یومئذ ئەین المفر ئەو ڕۆژە ئینسان دەڵێت ئەی هاوار بۆ کوێ ڕابکەم؟ لەو ڕۆژەدا ئادەمیزاد هەواڵی هەموو ئەو کار و کردەوانەی پێدەدرێت کە دەستپێشکەری کردووە یاخود بەتەما بووە بیکات و دوای خستووە یاخود هەواڵی کردەوەی ڕابردووی و ئاسەواری دوای خۆی پێدەدرێت بەل الئینسان على نفسه بەصیرە بەڵکو ئینسان خۆی شایەتە بەسەر خۆیەوە ئەندامەکان شایەتن بەسەریەوە. نەخێر وا نییە، زیندووکردنەوە، لێپرسینەوە هەر دەبێت. دیارە ئێوە ئەم دونیایەتان خۆش دەوێت کە بە پەلە بەسەر دەچێت، قیامەت و بەهەشت پشتگوێ دەخەن و وازی لێ دەهێنن. وجوه یومئذ ناظرە الی ربها ناظرە. بە مەرجێک ئەو ڕۆژە ڕوخسارانێک گەشاوە و ناسک و ئاسوودەن، فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ئەوسا و لەو ڕۆژەدا بۆ لای پەروەردگارت ڕا پێچ دەکرێیت و دەبرێیت نە بڕوای هێنا و نە نوێژێکی بە جوانی خوێند بەڵکو بڕوای نەهێنا و جا ئەم دۆزەخە بۆ تۆ شیاوترە و لەبارترە، پاشان هەر ئەو سزایە بۆ تۆ شیاوترە و لەبارترە. ئەیەحسەب الئینسان ئەن یوتڕەک سودا. ئایا ئادەمیزاد وادەزانێت هەروا وازی لێدەهێنرێت بە خۆڕایی؟ ئایا ئەو زاتەی ئەوە بکات ناتوانێت مردووەکان زیندوو بکاتەوە؟